یەکێک لە فێڵەکانی پزیشکەکان کە بەهۆیەوە بتوانن زێڕ و زیو لە دەوڵەمەندەکان وەربگرن ئەوەیە کە بە پیاوێکی دەوڵەمەند بڵێن تۆ نەخۆشی چونکە مرۆڤ هەرچەندە لەش ساغ بێ کاتێک کە لە پزیشکێک ببیستێ بڵێت تۆ نەخۆشی ئیتر هەست دەکا کە نەساغە و لە دوای بیستنی ئەم قسەیە لە پزیشک دێتەوە یادی کە شەوی ڕابردوو نەیتوانیوە زوو بنوێ یان دوێنێ کاتێک کە لە خەو هەڵساوە کەمێ ئیتر هەستی بە بێتاقەتی کردووە یان پێرێشە و وەکو پێویست نەیتوانیوە خواردن بخوا بەبییر هێنانەوەی هەریەکێک لەم ڕووداوە بچووکانە کە لە ژیانی ساخترین کەسیشدا ڕووەدا بەسە بۆ ئەوەی کە مرۆڤ بەوە قایل بکە کە پزیشکەکە ڕازدەکات و ئەو نەخۆشە و ئەبێ چارەسەری خۆی بکە ئینجا پزیشکەکە ئەگەر بزانێت کە ئەو پیاوە دەوڵەمەندە وا توانێت زێڕ و پارێکی زۆری لێبسێنێ بەڵام من لە چاو پزیشکێکی چاوچنۆکەوە کە بە مەبەستی سوودوەرگتن پیاوێکی ساغ ئەکاتە نەخۆش زانیارێکی تریشم هەبوو ئەویش ئەوە بوو کە منم زانی شۆباتۆ ناڕەحەتی سکی هەیە و ئەشم زانی کە جۆگە ئاوەکانی بیابانی سینا بڕێکی زۆر مادەی سوودی تایە و ئەم مادەیە لە دوای ئەوەی کە لەگەڵ ئاوەکەدا چووە ناوسکەوە ئەبێتە هۆی سکچون بە تایبەتیش کەسانێکی وەکو شوباتۆ کە بەردەوام لە ئاوە سازگارەکانی سووریای ئەنۆشیەوە و لەگەڵ ئاوی بیابانی سینادا ڕانەهات بوو من ئەم بابەتە پزیشکە لە کاتی سەفەرکردن لە بیابانی سینادا فێرببووم و ئەمزانی کە هەر کەسێ بێتە ناو بیابانی سیناوە و لە ئاوە تێکەڵ بە سوودەکەی ئەوێ بخواتەوە تووشی سک چوونە بێ شوبا تۆ لە وتەکەی من سەری سوڕاوتی سینوها تۆ چۆن هەستت بەم بابەتە کرد وتم من بە چاوەکان تا زانیم کەسکە دێشێ لە کاتێکدا کەوا نەبوو چاوەکانی شوبات و وای دەرنەئەخست کە نەخۆشە پاشان ئەوتی بەڵام هیچ کامێک لە پزیشکەکانی من نەیتوانیوە هەست بەم بابەتە بکەن و هەروەکو تۆ ئەڵێ مسکمێشێت و هەر ئەمڕۆ چەند جارێ تەنگاوی کردم و لە بیابان دانیشتم لە دوای ئەم وتەیە شازادەی هاتی دەستی لە نێوچوانی خۆی داوتی وا هەز دەکەم کە ناوچوانم گەرمە و چاوەکانم قرس بوونە و ناڕحەتم وتم شوبا تۆ بە پزیشکەکەی خۆت بڵێ دەرمانێکت بداتێ بۆ ئەوەی ناڕەحەتەکەی سکت چاک بکاتەوە و ئەم شەو بتانی بە ئاسوودەی بنوێی چونکە نەخۆشی سکچوونی بیابانی سینا ترسناکە و من کە خۆم پزیشکم بینیم کە کۆمەڵێ لە سەربازەکانی میسر بەهۆی ئەم نەخۆشیەوە مردن و هێشتا کەس هۆی ئەم نەخۆشی نەدۆزیوەتەوە هەندێڵێن هۆی ئەم نەخۆشیە بایە سووتێنەرەکانی بیابانە چونکە هەندێ لەم بایەنە ژەهراوین و هەندێکی تریژەڵێن کە ئەو کللانەی کە لەم بیابانەدا هەڵەفرن ئەم نەخۆشیە دروست دەکەن و ئەوانی تریژ ئەڵێن ئەم بیماریە بەهۆی ئاوەیە بەڵام تۆ لەبەرەوەی کە پزیشکی باشت هەیە ئەتوانی پێیان بڵێ چارەسەرت بکەن و من دڵنیام کە ئەم شەو بە ئاسوودەی ئەنی و سبەینێ بەرەو میسر درێژە بە سەفەرەکە دەدەی کاتێ کە شازادەی هاتی ئەم وتەی بیست کەوتە بیرکردنەوە پاشان سەیری ئەفسەرەکانی خۆی کرد بەڵام هیچی نەوت بەڵام من زانیم کە بە زمانی حاڵ بە منەڵێت سینوها لەبەرەوەی کە تۆ بەباشی ئەم نەخۆشی ئەناسی هەر خۆت دەرمانەکەم بۆ ئامادە بکە و بم دەرێ من لەگەڵەوەشدا کام زانی ئەیەوێت چی بڵێ بێدەنگ بووم و خۆم لە نەزانیدا هەتا شوباتۆوتی سینوها بۆچی خۆت ئەم دەرمانم نادەیتێ کە ئەبێتە هۆی چاکبوونەوە من دەستەکانم لە شێوەی ملنەدان و سەرپێچی کردندا بادا و بەدەنگێکی بەرزەوە کە هەموو گوێیان لێبێت وتم من هەرگیز ئەم کارە ناکەم چونکە ئەگەر من دەرمانێکت بدەمێ و وەزعت خراپتر بێ پزیشکەکان و ئەفسەرەکانت من تاوان بارەکەن و ئەڵێن کە من بان قەز دەرمانەکەم داوەتێ کە وەزعی خراپتر بێت و وا باشترە کە پزیشکەکانی خۆت دەرمانەکەت دەرخوار بدەن و چارەسەرت بکەن. شازادە وتی سینۆهە ئامۆژگاریەکەی تۆ سوودمەندە و من بانگی پزیشکەکەی خۆمەکەم بۆ ئەوەی پێی بڵێم دەرمانێکم بداتێ کە ناڕەحەتێکی سکم نەهێڵێ چونکە من بەنیازم لەگەڵ تۆدا خواردن بخۆم و ئەو بەسەرهاتانت لێ ببیستم کە پەیوەندی بە شازادە خانمەوە هەیە و ناچار نەبم کە زوو زوو لە خێمەکە بێمە دەرەوە و لە بیاباندا دەست بە ئاو بگەێنم پاشان شازادە شوباتۆ بانگی پزیشکە تایبەتەکەی خۆی کرد و من ڕوانیم کە پیاوێکی گرژومان و بەدگومان بوو بەڵام لە دوای ئەوەی کەزانی من بەتەمای ئەوە نیم کە ڕکەبەری ئەو بکەم دەم و چاوی کرایە و بزەیەکی هاتێ و بەپەی فەرمانی شازادە دەرمانێکی ڕاگیرکەری بۆ ئامادە کرد و لە دوای ئەوەی کە خۆی کەمێک لە دەرمانەکەی خوارد دایە شازادەکە بیخواتەوە و من لەوەی کە پزیشکەکەی شازادە دەرمانی ڕاگیرکەرەوەکەی بۆ ئامادەکرد خۆشحال بووم چونکە ئەمزانی کە ئەگەر شازادە تووشی قەبزی ببێ زەهرەکەی کە دەرخواردی ئەدەم باشتر کاری لێکا لە کاتێکدا کە ئەگەر سکچوونەکەی بەردەوام بواە لەوانە بوو کە زەهرەکەی من لە لەشیدا بهاتایەتە دەرەوە و کاری لێ نەکردایە و نەیکوشتایە. بەر لەوەی نان خواردنەکەی شازادە کە لەسەر شەرەفی من سازی کردبوو دەست پێ بکە من گەڕام و بۆ خێمەکەی خۆم و گۆزەیەک ڕۆنی زەتونم خوارد چونکە ئەمزانی ئەو کەسەی کە بڕێکی زۆر ڕۆن زەتون بخواتەوە ئەگەر لە دوای ئەوە زەهریش بخوا ئەو زەهرە کاری لێناکات و نایکوژێت ئینجا تەمێ زەهرم تێکەڵ بە شەراب کرد و شەرابەکەم خستە ناو گۆزێکی بچووکەوە و وریا بووم کە دوو پێک زیاتر شەراب لە گۆزەکەدا نەبێت و سەری گۆزەکەم داخست و خستمە ناو گیرفانمەوە و بۆ نانخواردن بەرەو خێمەکەی شووباتۆ ڕۆیشتم لە کاتی نانخواردندا من لەبارەی شازادە خانم و دەرگای گفتوگۆم کردەوە و کورتەیەکیش باسی شێوەی ئەویندارێتی میسریەکانم کرد و شازادە لە قسەکانم قاقا پێکەنی و هەندێ جار دەستی بە پشتمدا دا تا ئەوەی کە وتی تۆ لەگەڵەوەشدا کە میسریت هاونشینێکی خۆشەویستی و لە دوای ئەوەی کە من بوومە مێردی باکتامون و پاشای میسر تۆ ئەکەمە پزیشکی تایبەتی خۆم بەر لەوەی کە تۆ بدوێی من ئازاری سکم هەبوو بەڵام ئێستا ژانەزگەکەم لە بیر چۆتەوە تۆ لە بارەی شێوەی ئەڤیندارێتی میسریەکان و دوایی و ئاگات لە ڕێوڕەسمی ئەوینداری دانیشتوانی هاتی نیە و کاتێک کە من هاتمە وڵاتەکەی ئێوەوە بە ئەفسەر و سەربازەکانی خۆم ئەڵێم کە ڕێوڕسمی وڵاتی هاتی فێری میسرەکان بکەن بۆ ئەوەی ئەوان بزانن کە بە شێوەی دابوونەریتی ئێمە باشتر ئەتوانن لە زەد لە ژیان بکەن هاوڕێکانی شازادە کە وەکو ئێمە خەریکی خواردن بوون و وەک شازادەکەی خۆشیان شەرابیان ئەنۆشیەوە لەم گفت و گۆی ئێمە هاتنە کەیف خۆشی و وتەکەی شووباتۆیان بە قاقای پێکەنینەوە بەڕێکرد شازادە شەرابی نۆشیە و دایە ئەوانی تریش وتی سینۆها کاتێک کە باکتامون بووە ژنی من وڵاتی هاتی وڵاتی میسر ئەبێتە یەک وڵات و ئەو کاتە هیچ پاشایەک ناتوانێت لە بەرامبەر ئێمەدا خۆی ڕابگرێ چونکە ئێمە ئەبینە بەهێزترین وڵاتی جیهان بەڵام بەر لەوەی کێمە ببینە بەهێزترین وڵاتی جیان پێویستە من جێی ئاگر و ئاسن لە ناو دڵی میسریەکاندا بکەمەوە بۆ ئەوەی ئەوانیش وەکو ئێمە ئازا و بێبەزەی بن و بزانن کە نابێ لە مردن بترسێن شازادە لە دوای ئەم وتەی پەیمانێک شەرابی بە ئاسمان و پەیمانێکی تریشی پێشکەش بە زەوی کرد و پاشان سەرنجی دایە منوتی سینۆها بۆچی تۆ شەراب نانۆشیتەوە وتم ئەی کوڕی پاشای هاتی من نامێت سوکایەتی پێ بکەم و بدڕەنجێنم بەڵام ئەزانم کە تۆ هێشتا شەرابی ڕەزەکانی حەڕەمەکانت نەخواردۆتەوە و ئەگەر ئەو شەرابت بنۆشیایەتەوە ئیتر شەرابەکانی تر لە دەمی تۆدا تامی ئاوی ئەدا بۆیە من ناتوانم شەرابەکەی تۆ بخۆمەوە چونکە شەرابی میسرم خواردوەتەوە و لەگەڵیدا ڕاهاتوم و هەمیشە کەمێک لەو شەرابم پێیە کە بیخۆمەوە بەڵام بیرم لەوە کردەوە کە ئەگەر شەرابە میسرەکە لە گیرفانم دەربکەم و بیخۆم تۆ لێم بڕەنجەی شوباتۆتی من ناڕەنجەم و لە دوای ئەو وتەی کە تۆ باست کرد منیش ئەمەوێت بزانم کە شەرابی تاکستانی ئەهرام چۆنا من گۆزە بچووکەکەم لە ناو گیرفانم دەرهێنا و شلەقاندم بۆ ئەوەی خستاوی شەرابەکە کە ئەکەوێتە ژێرەوە تێکەڵ بێ بۆ ئەوەی شوبات و هاوڕێکانی وابزانن کە من بەتەمام خستاوی شەرابەکەی پێتێکەڵ بکەم و ئەوانیش هەروایانە کرد لە دوای ئەم کارە وتم ئەمە شەرابی ڕاستەقینەی ڕەزەکانی ئەهرامە و نرخەکەی لە ناو خودی میسریشدا گرانە جا نەخوازە لە وڵاتانی دەرەوەدا لەم شەرابە باشتر لە جیهاندا نییە و لەبەرەوەی کە عاترم کرد بۆ ناو شەرابەکەوە بۆن و بەرامەکەی ناو خێمەکەی پڕکرد ئەو شتانش کە لەبارەی چاکی شەرابەکە و ئەموت ڕاست بوو بەڕاستی شەرابێکی باش بوو من کەمێکم کردە ناو پێکێکی خاڵیەوە و تا دوات کە خواردمەوە لە پاش چەند ساتێ خۆم وەکو یەکێک نیشاندا کە تووشی سەرخۆشی شەراب بووبێت و شوباتۆ کە ڕوانی من بێک قم مەست بوومە پێکەکەی خۆی بەرە و من درێژ کردوتی کەمێک لەم شەرابم بۆ تێبکە با بزانم تام و گەرمایی چۆنە من بەڕواڵەت وام نیشاندا کە نامەوێت شەرابی بدەمێ وتم شوباتۆ من شەرابی خۆم بە کەس نادەم بەڵام لەبەر ئەوە نییە کە ڕەزیلم بەڵکو لەبەرەوەیە کە ناتوانم شەرابێکی تر بنۆشمەوە و لەمە زیاتری شەرابی میسرم پێ نییە بۆیە حەزم بە بەخشینی نییە و من بەتەمام ئەم شەو بەم شەرابە خۆم مەز بکەم چونکە ئەم شەو یەکێکە لە شەوە گەورەکان و لەم شەوەدا میسر و هاتی بۆ هەمیشە لەگەڵ یەکتریدا یەگەگرن و وڵاتێک پێگەهێنن پاشان کەمێکی تر لەو شەرابم بۆ خۆم تێکرد و کاتێک کە پێکەکەم بۆ دەمی خۆم برد دەستم لە ترسا ئەلەرزی بەڵام ئەوانی کە لەوێ بوون وائەنەزانی کە لەرزینی دەستم بە هۆی سەرخۆشیەوەیە و پێکەنیتن من بۆ ئەوەی کە زیاتر بە هەڵەیاندا ببەم خۆم مەست نیشاندا و وەکو گوێ درێژەکان دەنگم بەرزە کردەوە و ئامادەبووان بە جۆرێ پێکەنیتن کە بە دەوری خۆیاندا ئەسوڕانەوە لەگەڵەوەشدا کە شوباتۆ ئەیبینی من مەست بوومە و نابێ داوا لە مەستێ بکەی کە شەرابەکەی خۆیت بداتێ بەڵام پێی داگرت کە هەر بەشی بدەم چونکە ئەو کەسێک نەبوو کە کاتێ داوای شتێگەکە خەڵکی بتوانن سەرپێچی لە خواستەکەی بکەن و بۆی جێبەجێ نەکەن. من لە بەرامبەر جەختکردنەکەیەودا وەکو یەکێک کە چارەیەکی تری جگە لە ملکەچکردن نەبێت و ئەگەر وانەکا گیانی ئەکەوێتە مەترسیەوە چارەم نەما و پێکەکەخ ئەوم پڕکرد لە شەراب شوبات و کەمێک بۆنی شەرابەکەی کرد و ڕوانیە دەورو بەری خۆی و ئەدوت لەوانەی تر ئەپرسێت کە ئەو شەرابە بخۆمەوە یان نا بۆ من بۆم دەرکەوت کەش و باتۆ لە دوایین ساتدا تووشی ترس ببوو بەڵام نەیەوێرا پێش مەرگەکەی خۆی بانگ بکات و داوای لێ بکە کە کەمێ لەو شەرابە بخواتەوە بۆ ئەوەی لە وەزعی پێشمەرگەکەی خۆیەوە بۆی دەرەکەوێت کام شەرابە زەهراوییان نا ئەو لەوە ترسا کە ئەگەر پێشمەرگەکەی خۆی بانکە من لێی بڕەنجێم و لەو ئەندێشەیەدا بوو کە هێشتا پێویستی بە من هەیە چونکە لەوانەیە کە من گزارشتێکی خراپی لە لای شازادە باک تامون لێبدەم و لە شوکردن بە ئەو پەشیمانی بکەمەوە بۆیە پێکە پڕەکەی بەرە و من درێژ کردوتی سینوها لەبەرەوەی کە تۆ لەگەڵ مندا دۆستی و حەزیژەکەم کە لەمە بە دوا دۆستایەتەکەمان پتەوتر بێ ڕێگات پێدەم کە لە جامەکەی من بنۆشیەوە من بە خۆشحالیەکی ساختەوە پەیمانەکەم لێ وەرگرت و قومێکم لێ خواردەوە و پاشان ئەو لێ وەرگتم و بۆ لێوی برد و لەبەرەوەی شەرابەکە بۆنی تیابوو جامە شەرابەکەی هەڵقڕاندەوە و لە پاژەوەی کە دەفرە بەتاڵەکەی نایە سەر زەوی وتی سینەوە شەرابەکەی تۆ زۆر باش و بەهێزە و نەشەکەی کار لەسەری مرۆڤەکە بەڵام لە دوای نۆشینەوە ناو دەم تاڵەکات و من ئێستا بە نۆشینەوەی شەرابی خۆمان تاڵیەکە لەناوە بەم ئینجا جامەکەی پڕکرد لە شەرابی خۆیان و خواردیەوە و من زانیم کە ئەو زەهرەی دەرخواردیم داوە تا بەیانی نابێتە هۆی مردنی چونکە سەرە ڕای ئەوەی کە شوبات و خواردنێکی زۆری خوارد پزیشکەکەی خۆشی دەرمانی قەبزاوی دابووە ئەو کاتێک کە ناوسکی مرۆڤ تووشی ئەو توندبوونەوەی ئەبێت زەهرەکە درەنگتر کارەکە. منیش کەمێک لە شەرابی سوریام کردە ناو پێکەکەی خۆم و خواردمەوە بەڵام نەک لە بەرەوەی کە شەراب بخۆمە و خۆم مەز بکەم بەڵکو و بۆ ئەوەی قاپەکەم بشۆرێتەوە و ئاسەواری زەهرەکەی تیا نەمێنێتەوە و لە دوای ڕۆشتنی من ئەگەر پزیشکێک بی پشکنێت نەتوانێت ئاسەواری زەهرەکەی تێدا لە دوای ئەوەی کە کەمێک خۆم لە مەستیدا وام نیشاندا کە توانایی دانیشتنم نییە و ئەبێ بڕۆم و بنوم ئەفسەرەکانی هاتی لە دوای ڕۆشتن بۆ خێمەکەی خۆیان لە هەردوو لاوە بازوەکانی منیان گرت و گەیاندمیانە ناو خێمەکەی خۆم بەڵام من گۆزە بچووکەکەی خۆم هەڵگرتەوە کەچی تر شەرابی میسری تیا نەمابەوە بۆ ئەوەی لە خێمەکەی شوباتۆدا نەمێنێتەوە ئەفسەرەکانی هاتی بەگاڵتە و گەفی قۆڕەوە منیان لە خێمەکەی خۆمدا خەواند و خۆشیان ڕشتن بۆ ئەوەی بنون من هەر ئەوەندە کە هەستم کرد هەموان نوستونە هەڵسام و پەنجەم بە بنی قڕگمدا کرد و جوڵاندمەوە و هەرچێکم خواردبوو لەگەڵ ڕۆنزەیتەکەشدا هێنامەوە و پاشان گۆزە بەتاڵەکەم شکاند و پارچەکانیم لە ژێر لمی بیابانەکەدا شاردەوە لەو کاتەدا عراقەی سارد لە لەشم ئەهاتە خوارەوە چونکە ترسام کە خۆشم زەهر خواردوو ببێتم بۆ زیاتر دڵنیابوونیش داروی ڕشانەم خوارد بۆ ئەوەی دیسانەوە بڕشێمەوە و ئەوەی لە گەدەمدایە بێتە دەرەوە چونکە لەگەڵ ئەوەشدا کە ڕۆنزەیتێکی زۆرم خواردبووەوە بەڵام هەرە ترسام پاشان خۆم بۆ نووسن ئامادەکرد بەڵام لە ترساندا خەوم لێ نەکەوت و جگە لە هەراسانەکەش شێوەی شوباتۆ کە گەنجێکی جوان بوو چاوە درەوشاوەکان و ددانە سپیەکانی لەبەرچاو مون نەبوو کاتێکە خۆر هەڵات منم زانی کە وەز ئیشازادە شوباتۆ باش نییە بەڵام ئەو کە وەکو هەموو دانیشتوانی هاتی لە خۆبایی بوو وای نیشانەدا کاتوانێت درێژە بە سەفەرەکەی بدات و سواری کەژاوەکەی بوو بەڵام من ئەمزانی کە پزیشکەکەی ئەو دوو جار دەرمانی ڕاگیرکەرەوەی دابوو پێی و ئەم دەرمانە وەزئی شوباتوی خراپتر کردبوو ئەگەر سەر لە بەیانی ئەو ڕۆژە پزیشکەکەی ئەو دەرمانێکی ڕەوانکەرەوەی بەهێزی بداتێ لەوانە بوو کە شوبات و ڕزگاری بێ بەڵام لەبەرەوەی کە زیاتر ناوسکی ئەوی تون کردبەوە هەموو زەهرەکە لە لەشی دامایەوە و شەو کاتێک کە گەیشتینە شوێنی پشودان وەزئی شوباتۆ ئەوەندە خراپ بوو کە چاوەکانی هەڵ نەئەهات و نیشانەکانی مردن لە چارەیدا پەیدا بوو. پزیشکەکەی ئەو منی بۆ ڕاوێشکردن بانگ کرد و من کاتێک کە ئەو گەنجەم بینی و ڕوانیم کە من ئەوم بەرە و مەرگ ڕەوانە کردووە لەرزم لێهات پزیشکەکە ئەو هەڵ لەرزینی منی بۆ دڵگرانی و پەژارەی بینینی شوباتۆ لێگەدایە و پرسی سینۆها بۆچوونی تۆ لەبارەی ئەم نەخۆشیەوە چییە وتم ئەمە هەمان بیماری بیابانە کە من دوێنێ لە شازادەدا بینیمەوە و ئەو بە تۆی وت کە چارەسەری بکەی پزیشکە کەوتی دەرمانی ئەم نەخۆشیە چییە وتم دەرمانی ئەو بە باوەڕی من لەم قۆناغەی نەخۆشیەکەیدا بریتە لە دەرمانە هێورکەرەوەکان کە ئازار و هەروەها ئازاری گەدە و ڕیخۆڵەکانیش لەناوە بات و ئەبێ بۆ نەهێشتنی ئازاری ڕیخۆڵە بەرد گەرم بکەیت و بخیتە سەرسکی بەڵام من هیچ دەرمانێکم نەداوەتە شازادە شوباتۆ بەڵکو وام بە باش زانی کە پزیشکە تایبەتێکی خۆی دەرمانی بداتێ و خۆی داروەکان بخاتە ناو دەمیەوە و پزیشکەکە بەهۆی کێردەکەیەوە نێوان ددانەکانی ئەوی ئەکردەوە و دەرمانەکەی ئەخستە ناو دەمێوە من ئەمزانی کە دەرمانە هێورکەرەوەکان و بەردە گەرمەکەش کە لە سەرسکی دایەنێت نابێتە بەربەست بۆ مردنی ئەو بەڵام ئازارەکەی تەسکینی ئەدات و لە دوایین ساتەکانی ژیانیدا کەمێک ئاسوودابێتەوە و بەبێ ئازارەمرێ شازادە شوباتۆ بەهۆی زەهرەکەوە گرفتاری سکچونێکی سەخت بووە و پزیشکەکەی ئەو سەرسام ببوو کە بۆچی لە دوای ئەو هەموو دەرمانە ڕاگیرکەرەوەی کە دەرخواردی دابوو ئەو بەو شێوەیە سکچونی هەبوو پەیدا بوونی سکچونەکە پزیشکەکەی دڵنیا کرد کە ناساغیەکەی شوباتۆ هەمان نەخۆشی بیابانە کە نیشانە تایبەتیەکانی سکچونە و من زانیم کە هیچ کەسێ بەرامبەر بە من بەدگومان نیە و ئەمتوانی لە زیرەکیدا شانازی بە خۆم بکەم، بەڵام لە دەروونەوە شەرمەزار بووم، چونکە پزیشک بۆ ئەوە دروست بووە کە چارەسەری ئەو نەخۆشانە بکا کە ئەگەری مردنیان لێکرێ و ژیانیان بۆ بگەڕێنێتەوە، نەک ئەوەی کە گەنجێکی جوان و لەشزاخ و بەهێز ڕەوانەی جیانەکەی تر بکات و وەحشیترین سەربازەکانی هاتیش ئەیانتوانی ئەم کارە بکەن. هەتا بەیانی ڕۆژی دواتر شوباتۆ زیندوو بوو. من بەبێ ئەوەی خۆم لە چارەسەرکردنی هەڵبقورتێنم، هەوڵمەدا کە بەهۆی پزیشکەکەی ئەوەوە کە جگە لە نەخۆشیە ناوخۆیەکانی وڵاتەکەی خۆی ئاگای لە هیچ نەخۆشیەکی تر نەبوو، هەندێ جار ئەرکەکانی گەدە و ڕیخۆڵە و ئەرکەکانی گورچیلە و جگەری لەگەڵ یەکتریدا تێکەڵەکرد ئازارەکەی ئەو گەنجە کەم بکەمەوە، نابێت لە بێ ئاگایی پزیشکەکانی هاتی وڵاتانی تر سەرسوڕماو بین، چونکە خوێندنە پزیشکیەکانی ئەوان تەنها باسکردنە و. عەمەلی نیە وە لە ناو وڵاتانی جیاندا تەنها میسرە کە لە هەزاران ساڵ لەمەوبەرەوە زانستی پزیشکی بە شێوەیەکی کردەی فێری قوتابیانەکات و شاگردێکی مۆمیایی کاری خانەی مەرگ لە میسردا لەدە پزیشکی هاتی زیاتر زانیاری لەبارەی ئەرکەکانی ئەندامەکانی لەشەیە چونکە هەموو ڕۆژێ ئەندامەکانی لەشەبینێ و هەست بە خەوشی هەموو ئەندامێکات و شارەزایی مۆمیاگەرانی میسر ئەوەندە زۆرە کە لەگەڵ هەڵدڕینی سکی لاشەیەکی مردوودا یەکسەر ئەزانن کە بە چ نەخۆشیێک مردووە ئاشکراشە کە پزیشکە میسرەکانی کە لە خانەی ژیاندا خوێندویانە زیاتر لە مۆمیاکاران زانیاریان لەمەڕ ئەرکی ئەندامەکانی لەشدا هەیە و من باوەڕ ناکەم کە هیچ وڵاتێ بتوانێت لە ڕووی زانستی پزیشکیەوە لەگەڵ میسردا هاوتایی بکات و لە ئایندەشدا ئەگەر گەلانی تر بتوانن هەست بە نهێنیەکانی ئەم زانستە بکەن